لە خزمەت جوانترین و شیرینترین و کورتترین و پڕماناترین وشەدا دەبین کە هەموو کەسێک دەیزانێ و بەسەر زمانیا دێ هەر لە مناڵەوە هەتاوەکو پیرێک کەس لەو خێر و ڕەحمەتە بێبەش نابێ کە ئەویش وشەی پیرۆز و دێڕی پیرۆزی بسم الله الرحمن الرحیمە وتاری جومعەی ڕابردوو بەشی یەکەمی ئەو باسەمان عەرزی جەنابتان کرد وتاری ئەمڕۆشمان بە حەدیسەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم دەست پێ دەکەین کە فەرمووی كل أمر ذي بال لا يبدأ فيه ببسم الله الرحمن الرحيم أقطع هەر ئیشێک کە مرۆڤ دەستی پێ دەکا ئەگەر بسم اللە الرحمن الرحیمی لەگەڵا نەڵێ بە بسم اللە دەست پێ نەکا ئەو ئیشە ئەقتع ئەقتع لە زمانی عەرەبیدا واتە کلچی بڕاوە واتە دوابڕاوە کوردەواری خۆمان دەڵێ ئیشێکی دوابڕاوە واتە بێبەرەکەتە بێ بەرەکەتە لە جیهەتی ئەوەوە مادام تۆ بیسمیلا ناکەی وا ئەزانی ئەم شتە کە لەبەر دەستایە و دەستی ئەدەیتێ هەموو هێز و قووەت و توانای خۆتە وا دەزانی خۆت ئەسبابەکانت ڕەخساندووە کە ئەم کارە بکەی بەڵام کە بیسمیلا دەکەی ئەڵێی نەخێرەوە ئازایەتی خۆم نییە ئەوە ڕەحمی خوایە و ئینسان کاتێ بسم الله بەدەم یادێ دەڵێ بسم الله الرحمن الرحیم نۆزدە پیتە سەد و نەوەد چاکە دەچێتە تای تەرازوی خێرتەوە کاتێ کە بسم اللە دەڵێی ناکەی لە قیامەتا ئەزانی چەند بسم اللەت لە دەست چووە ئەوەندە سەد و نەوەد چاکەیەت لە تای تەرازووی خێردا لە دەست چووە بۆیە ئیشەکەت بەرەکەتی تیا نەماوە حەزەتی عایشەی دایکمان دایکی هەموو ئیمانداران ڕەزا و ڕەحمەتی خوای لێ بێ دەفەرمێ شەوێکیان ئاگام لێ بوو پێغەمبەر صلی الله علیه وسلم شەو نوێژی دەکرد کە دەستی کرد بە سورەتی فاتیحە کە علەمای ئیسلام هەموویان لەسەر ئەوەن بسم اللە ئایەتێکە لە سورەتی فاتیحە ئەفەرمێت چواردە جار گوێم لێ بوو پێغەمبەر لەسەر یەک دەیفەرموو بسم الله الرحمن الرحیم ئەوەندەی بەلاوە خۆش بوو نەدەچوە سەر الحمد لله رب العالمین چواردە جار لەسەر یەک فەرمووی بە پەنجە ژماردم هەر دەیفەرموو بسم الله الرحمن الرحیم لەم کاتانەدا بسم اللە لەیاد نەچێ ئیمانداری بەڕێز لە خوشکان و لە برایان لەو کاتەدا کە نان دەخۆی کە نانخواردن عادەتەن ئینسان بەبێ ناژی لە کاتی نانخواردنا پێش ئەوەی دەست بۆ یەکەم پاروبەری لەسەر سفرەکە بڵێ بسم الله الرحمن الرحیم چونکە بەو بیسم اللەیە تەکەبورت نامێنێ دەزانی ئەو سفرەیە هی شان و باڵی خۆت نییە هی کەسابەتی خۆت نییە هی ئازایی خۆت نییە کە سفرەی تۆ ئاوا خواردنی لەسەرە و هەر لەو زەمەنەدا هەر لەو دەقەیەشدا سفرانێک هەن چۆڵن ئا ئەویان دەست ناکەوێ خوایە بسم الله بە ناوی تۆ ئەمە هی ئازایەتی من نییە ئا ئەمەیە فیرعەونیەت و قاڕونیەت و نەمرودیەت لە ناو دەبا کە ئینسان دەست بەو پارۆنانە دەبا دەزانێ ئەو سترە ڕەحمەت و بەرەکەتی خوایە ئیتر کیبر خۆبەزلزانین لەناو دڵیا نامێنێ کەوتت بسم الله دەڵێ خوا بەناوی تۆ ئەم پارۆ دەخەمە دەممەوە جاتخوا کە بسم اللهتان کرد ئا ئەم شتانەی کە من عەرزی جەنابتانی دەکەم بەردەوام با لە یادتان بێ بسم اللە کە هەر سەرزارەکی نەبێت ڵێ بسم اللە و کەچی فکرت لە شوێنێکی تر بێ من ئەوە ناڵێم لەگەڵ بسم اللە الرحمن الرحیمەکەیە ئا ئەوە بێنە مێشکی خۆتەوە بە هەموو دەمارەکانی مێشک و دەمارەکانی دڵتەوە بیری لێ بکەوە بڵێ وەڵڵاهی خوای پەروەردگار ئەگەر بە یارمەتی تۆ نەبێ ئەم پاروە لەم دەمەوە ناگاتە مەعیددا خوای پەروەردگار ئەمن داوای یارمەتی لە تۆ دەکەم بە پیرۆزی ناوی تۆ دەست بۆ ئەم پارۆنانە دەبەم ئەی خەمە دەممەوە چونکە گەر ڕەحمەتی تۆم لەگەڵا نەبێ یارمەتی تۆم لەگەڵا نەبێ ئەو پارۆ لەم دەمە وشک دەبێ بیری لێ بکەوە ئێمە خاوەنی کۆمەڵە گلاندە ڕژێنی لیگڕژێنین کۆمەڵە گلاندمان هەیە لەناو دەممانە لە ژێر زمانمانە لەم لاولای زمانمانە لە بەشەکانی لای شەویلەوە کە لیک دەڕژێنن ئاو کانیە دەڵم کانی فعلەن کانیە بەڵام چۆن کانی ها کانیەک دەبینی هەزاران ساڵە ئاوی لێ دێ یخوا گەمە تانکی هەموو دنیا بەخسەر یەخەی بەشی مانجێکی نەدەکرد کەچی وشکیش ناکا لە بەردێکی ڕق دێتە دەرەوە ئەمە بەس خوای پەروەردگارە ئەی دەمارەکەی لە کوێدایە ئەگەر ئەڵێی لە ژێر زەویدایە ئەی لەسەر شاخی پیرەمەگرونیش ئاو هەیە بە هەزاران ساڵی شەلەبەری دەڕوا وشکیش نابێ باوەڕتان بێت لەناو دەمی تۆدا ئەو کانی هەیە عینی ئەو کانەیە ئەگەر ئەو هەموو لیکەی ئێمە بەکاری دێنین لە درێژایی ژیانتدا ئەگە کانی نەبێ ئەبوو وشک بوویایە ئەو کانیەش خوای پەروەردگار وەکو کانی سەر زەوی ئاوی لێ دێنێ بەڵام یەک جیاوازی هەیە بەقەدەر پێویستی ئاوی لێ دێ ئەگەر وا نەبووە بەردەوام ئەبوو خاولێکمان بەدەمەوە بووە لیکی دەممان بسڕیایە کە پارۆکە دەخەیتە دەمتەوە یەکەم جار لیکە ڕژێنەکان لیکی بەسەرا دەڕێژێ ئەگەر وا نەبوایە ئەو لیکە لە دەمتا وشک بێ هەها جاری وا هەیە نەخۆش دەکەوین لیکی ناو دەمت نامێنێ یەک پارۆنان قەسەم بەخوا بۆت قون ناچێ ئەو لیکە نەرمی نەکاتەوە خۆ ناکرێ هەموو پارۆنانێک ئاویش ئەو هازیمەی نیە ئاویش ئاوا خواردن شل ناکاتەوە شیتەڵی ناکاتەوە چونکە ئەو لیکە بەشێک لە مادەی هەرسکەری تێدایە زۆر شت هەیە ناگاتە معدەت هەر بە لیکی ناودەمت هەزم دەبێ بۆی معدەت ئیسراحەت بێ ئەوەندە ئازاری پێ نەگا خوای پەروەردگار ئەگەر تۆ ڕەحمم پێ نەکەی بەس لیکی ناو دەمم وشک بێ من ئەم پارونانم بۆ ناچێتە خوارەوە بۆیە بسم الله خوایە بە ناوی تۆوە دەست بۆ ئەم نانە دەبم خوای پەروەردگار بە ناوی تۆ دەستی بۆ دەبم چونکە ئەگەر تۆ ڕەحمم پێ نەکەی ئەو پارۆوە لیکەکەشی بەسەرا ڕژا ڕۆیشتیشە خوارەوە ئەگەر زمانە بچکۆلەم یەک جار هەڵەیەک بکە من تێدا دەچم نابینی جاری وایە دەنکێ برنج ناڵم پارویەک چونکە پارۆکە یەکسەر دەتخنکێنێ بۆڕی خوا نەخواستە زمانە بچکۆلە یەک دەقە بێ یەک سانیە بێ ئاگا بێ کە یەک دوو بۆری لە تەنیش یەکەوەن یەکیانی هەناسەیە یەکیانی خواردەمەنیە کە هەناسەتدا خواردنەکە دادەخا کە خواردنت خوار هەناسە دادەخا مرورێکە بەبێ ماندووبوون ساڵ دوانزەی مانگ لە نیوە شەوە خەبەر بێ ئەو بە خەبەرە سبحان الله جاری وا هەیە خوا نیشانە دەدا ئینا ئەویش هەڵە ناکا ئەویش سەربازێکی گوێڕایەڵی خوای پەروەردگارە ناڵێم پارویەک چونکە گە پارویەک چێتە بۆڕی هەناسەتەوە لە سەتا سەد مەگە قەدەری خواینا هەر دەمری بەڵام یەک دەن کە برنج دەپەڕێتە خورکتەوە یەک قەترە ئاو چاو لێ چۆن ئاو لەو سفرە بە چاو تا دێتە خوارەوە نانەکەت لێ تاڵ دەبێ بۆ ئەوەی خوا نیشانت دا ئەگەر ڕەحمی خوا نەبێ یەک سانی ئەو زمانە بچکۆلە بێ ئاگا بێ لێت پارۆکە لە جیاتی بۆری خواردن ئەچێتە هەناسەتەوە حەیاتت لێ دەبڕێ لە جیاتی ببێ بە ژیان ئەبێ بۆت بە مردن ئەمجا خوای پەروەردگار سوپاست دەکەم بە ناوی تۆ دەست بۆ ئەم خواردنە دەبەم خۆ ئەگەر لیکەڕژێنەکەشم تەواو بێ ئەگەر زمانە بچکۆلەشم تەواو بێ یەک سانیە زمانم لە جوڵە بکەوێ خواردنم بۆ ناخورێ ئەوانەی کە ڵەن شەلە لێی داون ئەوەیە زمانیان ناجوڵێ ئەو خواردنە لە دەما زمان وەکو خاکەنازێکی ناو غەباتە هەڵی دەسوڕێنێ ئەم دیوادیوی پێ دەکا لەم بەر بۆ ئەو بەر هەتا دوای فڕی دەداتە خورکتەوە ئەینا بوو هەموو دایمە پەنجەمان لە ناو دەمماندا بووە تا پارێک نانمان ئاوا لێ بکردایە کە ئەو کاتە ژیان نەدەبوو خوا بەناوی تۆ کە ئەو پارە چۆ سوریانچکمەوە دوایی چوە گەدەمەوە دوایی بۆ دوانزە گرێ بۆ ڕیخۆڵەکان حتا پاشەڕۆ زیادەکان فڕێدە دەرێ دەرەوە ئەمە لە کاتی نانخواردنە تۆ ئەم بسم اللە لەبیر بێ ئەزانی چەند ئەو نانە لەزەت و تامی لێ پەیدا دەبێ بۆیە لەگەڵ بسم اللە دا ئەها دڵین الرحمن الرحیم لە نەوەت و نۆ ناوی خوای گەورە الرحمن الرحیم ئەڵێ لەگەڵ بسم اللە دا خوا ناڵێین بسم اللە العزیز القهار بسم اللە الجبار ئەمانش ناوی خوان بەڵام دەڵێن بسم الله الرحمن الرحیم بۆ لەبەر دوو هۆ یەکەم بۆیە ڕەحمان و ڕەحیم هاتووە ئەو پاروەنانە ڕەحمی خوایە ڕەحمی خوای پەروەردگاریش ئەڕەحمانە بۆ کافر و مسڵمان ئەگەر خوای گەورە بە عەدلی خۆی لەگەڵمان بجوڵایەوە ئەوە کافر پارۆنانێکی بۆ قون نەدرایە بەڵام خوا ڕەحمانە لە دنیادا فەرقی ئەو ئیماندارە لەگەڵ نوێژنەکەرێکە لەگەڵ خوانەناس و مولحیدەکە ناکا ڕەحمەکەی لەگەڵ ئەویشایە و ڕەحمی بەویش کردووە ئەوەی بسم اللەکەش ناکا و ئیمانیشی پێی نییە خوا هەر ڕەحمانە لەگەڵیدا بۆیە بسم اللە دەبێ ڕەحمان و ڕەحیمی لەگەڵا بێ بۆیە بە یەکەوە جوانن تەواوکەری یەکترن الرحیمە بۆ مسلمانان سەد و نەوەد چاکەت بۆ دەنووسێ لە تای تەرازووی خێرتدا ڕۆژێک دێتە پێشەوە واللە باوک چاکەیەکی خۆی نادا بە ئەولاد ئەولاد چاکەیەکی خۆی نادا بەو دایکەی دوو ساڵ شیری لێ خواردووە تۆ سەد و نەوەد چاکەت بەو بەو بسم اللە دەستکەوت الرحیمە بۆ ئیمانداران ئەو نانەی بسم اللەیل لەسەر کرد و ئاوا کە من باسم کرد بۆ جەنابت بە مێشکی خۆتا بیهێنە لەگەڵ پاروە نانەکانە باوەڕتان بێ وەکو لەم مزگەوتا لە جومعەیا بی ئەوا بە عیبادەت بۆت دەنووسرێ چ فەزلێکی گەورەی ڕەحمی خوایە تۆ نان بۆ خۆت دەخۆی بۆ ئارەزووی خۆت بۆ تێرکردنی گەدەی خۆت بۆ کار و کەسابەتی خۆت کەچی وەکو لە مزگەوتا لە عیبادەت دابی سەر سفرەکەشت مزگەوتێکی بچکۆلەیە ئەمە ڕەحم ڕەحیمی خوای پەروەردگارە بۆیە دەڵێن الرحمن الرحیم خوا ئاگادارمان دەکا ئەزان وشەی ڕەحمان و ڕەحیم داتاشراوەکەی چییە ڕەحمە ڕەحمیش ئەو شوێنەیە کە مناڵ تیا گەورە دەبێت کە کۆرپێ تیا گەشە دەکا خوا بەو ڕەحمان و ڕەحیمە بەبیرمان دێنێتەوە ئاگادار بە ئەی بەندەکەم ئەو ڕەحمی دایکت کە تۆ تیا پەروەردە بووی ئەو کیسەی کە مناڵەکەی تیا دروست بوو ئا چاو لێ مناڵ تو خوا لە ڕەحمی دایکیان نان ناخوا بەرەوەڵا خواردن ئەخوا ئاو ئەو وەرەگرێ ئۆکسجینی هەوا وەرەگرێ لە ڕێی ناوکە پەتکی دایکیەوە گەشە دەکا گەورە دەبێ ئەگەر نەیخوادا خواردنەکەی لێ بپسڕی ئەویش دەمرێ لە سکی دایکیە ئایا ئەم مناڵە کە ئەم خواردن و خواردنەوە و ئاو هەوای بۆ دەچێت خوا یەک زەڕ ئازایەتی خۆی تێدایە نە بە خوا. دەی وەک خوا بزانە خوا دەفەرمێت لەم دنیاشە بۆی نیە کە سابت دەکەی وەکو مناڵی ناو سکی دایکەکە بێ دەسەڵاتی ئەو پارۆنانەی سەرە و سفرەی ڕەحمەتی خوا ئەینا یازایەتی خۆت نیە هەر وەکو ڕەحمی دایکەکە ڕزقت دەدا بە بێ قوەتی خۆت بەڵام ئەوە هەیە بۆ ئاوەدانی سەرزەوی دەبێ هەمومان بجوڵین بە ئازایەتی خۆتی مەزانە ڕەحمان و ڕەحیم سیغەی مبالغەی ڕاحمە ڕاحم لەوانەیە لە هەموو مانا هەبێ بەزەیی بەڵام ئەڕەحمان سیغەی موبالەغەیە چونکە ئەو هەموو خەڵکە بێ ئەمری خوا دەکا کەچی خوای گەورە ڕزقی لێ نابڕێ خوای گەورە ئاوی لێ نابڕێ خوای گەورە هەوای لێ نابڕێ ئەمجا ڕەحیمە لە قیامەتا ئیمانداران زۆر کەمن پێغەمبەر صلی الله علیه وسلم فەرمووی ئێوەی ئەهلی ئیمان و ئەم جمعە و جەماعەتە لە چاو بێبڕوا و کافرەکانی قیامەتا وەکو مویەکی سوور لە ناو گایەکی ڕەشداوان ئەوەندە کەمن ئەی سیغە موبالغەی ڕەحیم لە کوێدایە لەو هەموو خەڵاتەی بە هەشتایە کە پێمان دەبەخشێ و بیرمان لێ نەکردوێتەوە لەو هەتا هەتایەیە کە قەت ئەو خۆشیانەی بە هەشت کۆتایی پێنایە بۆیە ئەڕەحیمە سیغەی موبالغەی ڕاحیمە کە ئاوت خواردەوە بڵێ بسم الله الرحمن الرحیم پەرداخەکە تخوا باش ئیتر شەربەتێکە ساردیەکە ئاوێکە هەر شلەمەنیەکی حەڵاڵە بڵێ بسم الله الرحمن الرحیم ئەمجا بیخۆوە قەت مەپرسە ئەمە بۆ وایە بەڵام ئەم شتانە جارجارە بە جەنابتان دەڵێم ڕەنبە ئاو گەنج و لاو و مامۆستا و ڕۆشنبیرانەی ئەمڕۆ الحەمدلە دڵیان پێ خۆش بێ ئەینا باوەڕتان بێمە کە قورئانمان خوێندەوە کە پێ سەڵسان فەمووی ئەم شتە وا بکە ئیتر پێویستم نییە بەوەی بڵێم بۆ وا بکەم هەمووی عیلمە هەمووی عیلمە پەرداخە ئاوێک کە تۆ دڵی بێژیانە لە بەردەستایە نەخێ بێژیان نییە ئەگە بە وردبین تەماشاکەی سەدان زیندەوەری تێدایە پڕۆفیسۆرێکی یابانی، ئەم پیاوە موسڵمانیش نییە، ناوی مۆراسۆ مۆسارۆ ئۆماتۆیە، مۆسارۆ ئۆماتۆ دەرەجەی شەهادەکەی لە دکتۆراش گەورەترە، پڕۆفیسۆرە. پاش دە ساڵ لێکۆڵینەوە، دە ساڵی ڕێکی ژیانی بۆ ئەم تاقیکردنەوە داناوە. دوو پەرداخ ئاوی هێناوە لە دوو شوێنی جیاواز لە دوو مختبەری جیاواز لە یەکتر دوورن یەکیان ئەڵێ مۆسیقای هێمنم بۆ لێدا مۆسیقایەکی خۆشی سەرنجڕاکێش لەگەڵ کۆمەڵێ سرود و ئەناشیدی نەرم و نیان و قسەی ڕێک و جوان ئەوەی تریشیان مۆسیقایەکی ڕق و یعنی مێشک ئازاردەر و کۆمەڵە وشەی ناشیرین و نابەجێ ئەو نەهاتۆ قورئان لێدا ئا ئەمانی تاقی کردۆتەوە ئەڵێ دوای خستمنە فرێزەری سەلاجەیەکەوە مجەمیدەیەکەوە بەستنی کە بەستی کریستاڵێک پەیدا دەبێت سەهۆڵ وەکو شوشەی کریستاڵ وایە خستنە ژێر چاوەدێری و وردبینی گەورەوە ئەڵێ سەیرم کرد ئەو ئاوە پەرداخە ئاوەی کە مۆسیقا خۆشەکە و قسە جوان و نەشیدە خۆشەکانی بەسەرا وترابوو گردەکانی بەدەم ئینسانەوە پێدەکەنین ئەوەندە جوان بەستبووی ئەوەی مۆسیقا ڕەقەکە و قسە ناخۆش و جوێنەکانی بەسەرا وترابوو دەموچاویان هێنابۆ وەیەک وەکو ئەوەی بگرین دەست دەست سەیریکە ئەمە ئەمە مۆسیقایە گوشەیەکی بەشەر ئەی ئەگە کەلامی ڕەب العالمینی بەسەرا بخوێنی ئەبێت چۆن بێ ئەگە وشەی بسم الله ناسکی بەسەرا بڵێ ئەبێ ئەو ئەوە چەند جوڵەی تێدا بێ بۆیە علەمایانی ئێمە قەت ڕەخنە مەگرن لە پێشینان شێخ و مشایەخەکانمان، عالم و زاناکانمان، خەڵک بە عەقیدەیەکی پاکەوە پەرداخی ئاوی دەبرد بۆ لای دەیگوت مامۆستا فڵان شێخ فڵان پیاوچاک تخوا دوعایەکی خۆێ خێرم بۆ بەسەر ئەم پەرداخاوەدا بخوێنەوە بۆ شیفای نەخۆشی بەکاری دێنا ئەویش بەڵام بە مەرجێک تەنها لەبەر ڕەزامەندی خوا و پیاوێکی بۆ خوا سوڵحا و زانا بە شەریعەت بێ مەبەستی پارە پەیداکردن و دنیا خواردن نەبوو بێ قورئانی بەسەرا دەخوێن باوەڕتان بێت لێی دەبوو بە شیفا چونکە ئەو گەردیلانەی ئاو ڕێک و پێک دەبوون ئەو ئاوە هەست دەکا کە قورئانی بەسەرا دەخوێندرێ جا ئەمڕۆ پێویستیت بەوە نییە کە تۆ بچی بەلای خەڵک خۆت خۆ بسم الله دەزانی خۆت سوڕەتی فاتیحا دەزانی ئازارێکت هەبوو ناڕەحەتیەکت هەبوو حەوت جار سوڕەتی فاتیحا و قل هو الله بە ئیزنی ئەو خوایە بەو یەقینە پاکەوە بەسەر ئەو پەرداخە ئەوەدا بخوێنەوە بیخۆی دێ بێتە شیفا بۆت ئەبێتە شیفا بۆ ماڵ و منداڵت هەر زۆر ئاسانە نوشتەی کەس ناوێ ئەمڕۆ خەڵک شکر لەخوا بەزیاد ئەو خەڵکە لە خزمەت قورئاندایە هەر ئەو سورەتی فاتیحەیە کە لە نوێژە هەموومان لەبەرمانە بە دایە پیرەکانەوە تا کچەکان و تا کوڕ و مامەکانمان هەمووی ئەیزانین قل هو اللەی لەگەڵا بخوێنی هەر زۆر باشتر حەوت جار بیخوێنە بەسەر پەرداخی ئاوا بە ئیزنی ئەو خوارە دەبێ بە شیفا چونکە ئەو ئاوە هەست دەکا کە قورانی بەسەرا خوێندراوە لەناو مەعیدەتا جوڵەی تایبەتی هەیە بخۆن لەو خواردەمەنیانەی لەو گۆشت و سەربڕاوانەی کە ناوی خوایان لەسەر هاتووە کە بسم اللە یان لەسەر کراوە ئەگەر ئێوە بە ئایەتەکانی خوای پەروەردگار ئیمانتان هەیە ئیمانمان هەیە خوای پەروەردگار هەرچی تۆ بێڵێ حەق و ڕاستە ومن ئەصدق من الله قیلا جا بۆ چێ هەیە وشەی لە وشەی خوا ڕاستتر بێ بەڵێنی لە وشەی پەروەردگار ڕەوانتر بێ بۆیە بسم الله لە یاد نەچێ ناڵم ئەگەر نەتکرد لە یادت چوو حەرامە گۆشتەکە نا وا ناڵێم بەڵام ئامان لە یادت بێت لە بیری مەکە چ تەسیرێکی هەیە لە ڕوانگەی زانستی و ئەوەشت بۆ ڕوون دەکەمەوە سێ دکتۆری بەڕێزی مسلمان دکتۆر سعید مخلص یعقوب دکتۆر نەبیل شەریف دکتۆر فایز حەکیم ئەوە سێ دکتۆری گەورەن سێ پرۆفیسۆری گەورەن دەڵێ تاقیکردنەوەمان کرد لەسەر دوو ئاژەڵ یەکیان بسم اللەی لەسەر کرا بسم اللە الرحمن الرحیم ئەمجا چەقۆکەی بەگەر نیاهێنا یەکیان بسم اللەی لەسەر نەکرد دوو پارچە گۆشتمان وەرگرت بۆ نمونە لە ڕانیان لە یەک شوێن برمان نەژێر تاقیگەوە 24 ساعت بەجێمان هێشتن سبحان الله ئەوەی بسم اللەی لەسەر کرا بوو مەگە دەگمەن میکرۆباتێکی لە پەیدا بوو بێ ئەوەی بسم اللەی لەسەر نەکرا بوو یەک پارچە بەکتریالی دا و بۆگەنی پێکرد سبحان اللە ئەوەی کە ئەم قورئانە دەفەرمێ ئێستا عیلم ئا ئەو دکتۆرە گەورانە بە ملکەچیەوە دەیسەلمێنن لەبەر ئەوە مەگەر لە یادت بچێ و شەیطان لە بیرت بەرێتەوە ئەینا بەردەوام با لە یادت بێ هەم چاکەکە دەست دەکەوێ هەم ئەو گۆشتە تەسیراتی خۆی لەسەری دەبێ بۆیە پێشینانمان جاران دەیان و بسم اللە لەسەر نەکرێ حەرامە باوەڕتان بێ هەموو عالم بوون بەو نەخوێندەواریەوە چونکە لەم قورئان و دینە حاڵی بووبوون یەقینێکی ئەوەندە کاملیان هەبوو هەموو زانا بوون هەموو خەریجی جامیعەی جامیعە بوون چونکە خەریجی ئەم جامیع بوون ئەم مزگەوتە جامیعە ئەوەی کە لێرە بێ خەریجی جامیعەیە و قیامەتێک و شەهادەیەکی گەورە ئیشەڵڵا بەدەست دێنێ کە بەیانیان هەستای سێ جار بڵێ بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم تخوای وایە دە گۆرانی لەبەرە ئەم هەموو شەناشینەی لەبەرە ئەم هەموو دێڕە شعرەی لەبەرە تخوا ئەم حەدیسەی پێ سەلام لەبەرکەن بسم الله الذي لا يضر مع اسمه شيء بەڵام زۆر بە یەقینەوە وەکو ئەو بسم اللە بیڵێ کە پێغەمبەر صلی اللە علیه و سلم لە طائف گەڕایەوە دوای ئازاردانێکی ئەشکەنجەی لاشەی و دەروونی زۆر لە باخەکە لایدا عەداسی باخەوانی خزمەتکاری باخەکە هێشوێ ترێی بۆ برد لەو ماندوو بوون و چەرمەسەرێدا پێغەمبەر صلی اللە علیه و سلم بسم اللە لە یاد نەکرد هەڵگرانی بسم اللە الرحمن الرحیم ڕەئی جیاوازیان قبوڵە ئەوانەی کە بڕوایان بەم بسم اللەیە هەیە ڕەئی بەرامبەریش ڕەفز ناکەن لە سڵحی حودەیبیەدا سیرەی پیان صلی سلم بۆمان دەگێڕێتەوە پێغەمبەر فەرمووی لە سڵحەکەدا کە لەگەڵ کافرەکاندا نووسرا فەرمووی عەلی بنووسە بسم الله الرحمن الرحیم با دەرگای گفتوگۆ دانەخرێ و خوێن نەڕژێ لە بەینی ئێمە و خەڵکیدا بسم اللە کە دەکوژێنینەوە خوێنی خەڵک ناڕێژین ئەها هەڵگرانی بیری بسم اللە الرحمن الرحیم چەند ڕێی بەرامبەریشیان قبوڵە قەت دەرگای گفتوگۆکان لەسەر خەڵکا داناخەن ئێمە ئاوا بڕوامان بە ئازادی ڕادەربڕینی خەڵک هەیە وەکو ئازادی پیرۆزیەکانی خۆمان و ئازادیەکانی خۆمانمان لا پیرۆزە لە کۆتایی ئەم وتارەدا ئاماژە بە سێ خاڵ دەکەم، یەکەم، ئەمڕۆ نامەنووسین هەرچەند کەم بۆتەوە بەهۆی مۆبایل و پەیوەندیەکانی ترەوە، بەڵام نامەش هەیە جار جارە پێویست دەکا، یانی هەر بۆ محیبەت دەمێنێتەوە، نامەنووسین بیسم اللە لەسەری دروستە، لە قورئانا خوای پەروەردگار دەفەرمێ حەزرەتی سولەیمان نامەی نووسی بۆ پاشایەکی بێباوەڕ ئافرەتێکی پاشا ئافرەتێکی زۆر دەسەڵاتدار ناوی بەڵقیسا بوو لە نامەکەدا ئەوەی نووسی کاتێک کە بەڵقیس نامەکەی خوێندەوە لە قورئانە خوا بۆمان دەگێڕێتەوە وتی ئینه من سلیمان و ئینه بسم الله الرحمن الرحیم واتە حەزەتی سلیمان ئەوەڵی نامەکەی بە بسم الله الرحمن الرحیم دەست پێ کرد هەرچەند ئەو نامەیە بۆ ئافرەتێک بوو کە هێشتا موسڵمانیش نەبوو و کافریش بوو ڕۆژ و مانگ و بتی دەپەرست کەواتە بسم الله سنەتە لە نامەدا بەڵام بەمەرجێ بزانی ئەو بەرامبەرت فڕێی نادا تۆ ئیشێکت پێتە فڵان کەس دەمەوێت چاوم پێت بکەوێت ئیش و کاری ئەم فڵان کەسە جێبەجێ کە ضرور نییە بسم اللهکی لێ بنووسی چونکە ئەو لەوانەیە بیدڕێ و فڕێداتە تەنەکەی خۆڵەکەوە نەخۆت گوناحبار کە نە ئەویش بەڵام ئەگەر زانین نامەکەت بیرەوەریەک و یادەوەریەک و ڕێز و محبەت و پیرۆزباییەکە بسم اللهشی تێدا بێت زۆر جوان چونکە وەکو کارتێک هەڵدەگیرێ و ئەگەر نامەیان بۆ ناردی نامەکە پێویستی بە دڕاندن هەبوو بسم اللهەکەی لێ بکەوە لەناو کتێبێک لە شوێنێکی پاکا داینێ وایان ئەگە هەر زەرور بوو دەتزانی دەفەوتێ لە پەنا دیوارەکە بیسووتێنە تۆزێ خۆ بدە بە سەریا بۆی بێڕێزی بە خۆڵەکەی بسم الله الرحمن الرحیمیش ناکرێ ئەوە زۆر کەزەڵ پرسیارە دەکە ئاگاتان لێ بێ چەند جار نامەم دۆزیەوەتەوە سبحان الله لەو سەجادانە دەبینم بسم الله الرحمن الرحیم لێ نووسراوە ئەوە زۆر بەڕاستی نابێ مسلمانان ئاگا بێ ئاگا بن لەوە بەو شێوەی کە عەرزم کردن ئاوا بەکاری بێنن دووەم ئێمە کە بسم اللهمان کرد ناوێ وابزانین هەوڵی ناوێ بڵێ مادام بسم الله الرحمن الرحیمم کرد ئیتر دەبێت چۆنم بوێ خوا ئەوان بۆ بکە نمونەیەک بێنمە بۆ جەنابتان قوتابیەکە ئەچێتە ئیمتیحانەوە بڵێ مادام وتم بسم الله الرحمن الرحیم بێت چۆنی وڵامی ڕاست ئاوا بێتە سەر پێنووسەکەم نا برام ئەمە ئەمە قورئان وای ئاماژە پێ نەکردووە ئێمە پێویستە دین لەم قورئانەوە وەرگرین سەیری قورئان کەن ئەفەرمێ اقرا ئەمجا پاشان بسم ربک الذی خلق ئەبێ بخوێنی ئەمجا بسم الله بکەی ئەبێ سەعیت کردبێ شەونخونیت کردبێ هەوڵت دابێ لەبەرت کردبێ ئەو کاتانی خەڵک لەسەر جادە پیاسە دەکات تۆ چاول لەسەر کتێب بوو بێ بەسە کتێبەکەەوە خەول لێکەوت بێ ئەمجا کە چوێ ئیمتیحانەوە بڵێ بسم الله الرحمن الرحیم چونکە ئیقرا دەبێ وتبێ کردبێ بە کردەوە ئەمجا بسم الله کردبێ ئاخو خوا دەیتوانی ئەوەش ڕاستە کە بڵێ بسمی بڵێ باسم ربک الذی خلقک اقرا بەڵام نا خوا ئەمە دەستوری ژیانە اقرا ئەمجا بسم ربک الذی خلق بەکار بێنە ئەبێ بخوێنی هەوڵ و جدیەتی خۆتت دابێ ئەمجا بسم الله کە لەگەڵ یا سوودت پێ دەگەیەنێ ئەمجا بسم الله دەکەم خوایە یارمەتیم بدەی بە ناوی تۆ قەڵەمم گرتە دەست بۆ وڵامدانەوە خوایە ئەوەی لەبەرم کردووە لە بیرم نەچێتەوە خوایە سەرم لێ نەشێوێ خوایە فکرم ئاڵۆز نەبێ خوایە پەنام بۆ تۆ هێنا و قەڵەمەکەم بەدەستەوە گرت ئەمجا ئەوای نا تۆ هیچت نەخوێن بێتەوە بڕۆی بۆ قاعەی امتحان وابزانی مادام بسم اللام کرد ئەبێ هەموو شتێکم ڕەوان بێ ئەمە قورئانی ئێمە وای نەوتووە ئەبێ بسم اللهی بکەی ئەمجا دەرزیەکە لە مسلمانەکە بدەی کابرا بڵێ وەڵام مادام بسم اللهیم کرد ئیتر بەڕاستی تەسیراتی خۆی دەبێت نەوەڵا ئەبێ زۆر شارەزابی لە دەرزی لێدانە پسپۆڕی بواری تەندروستی بی ئاماژەش بەوە بدەم تخوا دکتۆرە بەڕێزەکان ئێوە ئێوە خزمەتکارێکی زۆر گەورەی ئەم میلەتەن میلەتی ئەمڕۆ زۆری نەخۆشە حەل لە دەرزی لێدەرەکەوە تا ئەو بەرا دکتۆرەی کە فەحسەکە بە سنگتەوە دەنێت تا ئەوەی تاقیگە و سۆنەرەکە تا سەیدەلانەکە کە دەرمانەکە دەداتێ تخوا بسم الله لە یاد مەکەن لە هەمووی ئەوڵە بسم الله الرحمن الرحیم ئەمجا فەحسەکە بکە سەر سنگی نەخۆشەکە دەرزیەکەت بۆ کردووە مەیخە سەر سمتی بەوە بسم الله الرحمن الرحیم ڕم بە بڵی چ کاریگەری هەیە نا زۆر کاریگەری هەیە لە کەناڵی ئاسمانی سمارت زوی دکتۆر محسن المەیاری پسپۆر لە زانستی وزە و کاریگەریەکانی وزە لەسەر لاشەی مرۆڤ لە ڕووسیا ئەو پیاوە دەڵێن چەندین نەخۆشمان هێنا چەندین وشەشمان هێنا کام وشەیە زۆر کاریگەری هەیە لەسەر دەروونی نەخۆش ئەوەی کە وشەی ئەڵڵا کاریگەری هەبوو هیچ شتێک جیهازەکە ئەوەندە نەیدەخوێندەوە هەر ئەو نەخۆشە لێمە و لە وڵاتێکی بەتابەت مسلمانێن کە وت بسم الله الرحمن الرحیم هەموو لاشەی دەهەژێ ئیشاڵڵا شیفای زیاتری پێوەیە ئەو دەرمانە لەگەڵ دەرمانەکە بسم الله الرحمن الرحیم ئیشاڵڵا ئەم حەپانە بخۆ لە کاتی خۆیان بە پێی پێویستی و ڕێنمایەکانی تەندروستی ئیشاڵڵا تۆ سەرکەوتوو دەبی جا لەبەرەوە نابێت نەزانی من مەلام بڵم دەرزی بۆ تۆ دەکەم بەڵام دەڵم بسم الله الرحمن الرحیم ئەوە بسم الله ناشرین کردنە ئەبێ عیلمەکەت پێ بێ ئەمجا بیسم اللە کە بەکار بێنی دووەم شوێنی قورئان سەیر کەن خوا باسی حەزرەتی نوح پێغەمبەرمان بۆ دەگێڕێتەوە حەزرەتی نوح کاتێک کە کەشتەکەی دروست کرد ماوەیەکی زۆر داری بڕی کردی بە تەختە تەختەکانی بەو شێوە ئەندازەیە ڕێخستووە ئەو کەشتی عەزیمە کە ئێستا زانایان پارچەکانیان دۆزیەوەتەوە سەریان سوڕماوە چە بە ئەندازەیەکی جوان شوێنی ئاژەڵی دڕندە بەجیا شوێنی ئاژەڵی شیردەر بەجیا هەموو نێرومێیەکی تیا جێ بێتەوە ئەمە شوێنی ژنە ئەمە شوێنی پیاوە ئەوە شوێنی بەتەمەنە ئەمە شوێنی گەنجە هەر هەموو ئەم تەسمیمە جوانە ئەو بەردە گەورانەی هێنا و ئێستا بەردەکان لەسەر شاخی جوودی ئەوانە هەن کونی تێکردوون بەملاولای کەشتەکەدا بۆی لەنگەر وەرگرێ بۆی بەملا ئەملا قوتی نەدا ئەولا ئەو بەردانە مساوی بن ئەخە چ عەزەمەتێکە لەو زەمەنەدا بەبێت تەکنەلۆژیایەکی پێشکەوتووەکو ئەم سەردەمە ئەو کەشتەی بە ماوەی یەک دوو سێ ساڵێک دروست کردووە ئەمجا کە چووە ناو تۆفانەکە هەڵیکرد و دنیا بوو بە ئاو ئەمجا فەرمووی بسم الله مجراها ومرساها ئەمجا بسم الله لێ کرد نەک مەلە نەزانی خۆ بە ئاوا دەی بڵێ بسم الله بە ناوی تۆ خوایە وەڵا بە ناوی خوا ئەخنچێی چونکە بە پێی قورئان عەمەلت نەکردووە وەکو نوح نەکرد کە شتێکە دروستکەی ئەبێ سارەکەت هەموو مەرجەکانی توند و تۆڵی تێدا بێ ئەبێ بڵانس و میزانەکەی وەکو بەردەکانی نوح کە لە قورئانە باسی دەکات وەری گرتبێ ئەینا لەو سەرجادەی ماڵی خۆش و خەڵک وێران دەکەی کوڕە بسم الله لێ کۆ سرفێک لێ دەبڕەوە ئەو سەرجادە قورئان وای پێ نەوتوی ئێمە نابێ بسم الله ناشرین کەین ئەبێ لە قورئانەوە فێر بین هەموو مەرجەکانی توند و تۆڵیت هەبێ هەموو ئیجازەکە لە جیفا نابێ سەرنەوی سارەکەت مەزبوط بێ ئەم جەبڵی بەناوی تۆ خوایە سلف لەم سارە دەدەم خوایە لە خەڵکی ناشی بم پارێزی خوایە بەڵایەک ڕوون تێنەکا خوایە من ئەم بڕغانم تون کردوتەوە ڕەحمم پێ بکەی شل نەبنەوە تایەکم دەرچێ ئەوا پەنا بۆ خوا بەرە لەو کاتەدا بەبێ بسم الله سلف لێ مەدە بەڵام هەموو مەرجەکان وەکو نوح جێبەجێ کردبێ ئەمجا بەرەکەتی بسم الله ڕوت تێ دەکا ئەبێ ئاگامان لەوە بێ خاڵی سێم ئەوەیە ئێمەی مسلمان کاتێک کە دەڵێن بسم الله مان کردو ناوی خوامان هێناوە ئەبێ ئاگادار بین تۆی مسلمان دین ناشرین نەکەی هەموو ئەسبابەکان بگریە بەر ئانمونەیەکی واقعیتان بۆ بجەمەوەیەکی لەو بەڕێزانەی کاتچوێن مزگەوتە دەکات خەڵکی دەرەوەی پیرەمەگرونە ئەوە دوێنێ ئەو نمونەی نیشان دام کابرایەک تەلەفیزۆنێکی دەسووتێ بە کارەبا تەلەفیزۆنەکەی باتە لای پێشەوەی بیا بۆ لای وەستا ئەڵێ قوربان هاتوم تەلەفیزۆنەکەم سوتاوە جەنابی وەستا بیهێنم بۆ چاک دەکرێتەوە مەجالت هەیە ئەڵێ بەڵێ ئەڵێ بەچی سوتاوە ئەڵێ وەڵای نازم شۆرتی کارەبا بۆ چی بوو ئەڵێ حافیزەی پێوە نەبوو ئەڵێ بەرە وەڵا حافیزەی پێوە بوو ئەڵێ حافیزەکە ئێرانی یان عێراقی ئەڵێ وەڵای نازم بەس پێوەی بوو ئەڵێ سەیرە ئەو کارەبا شۆرتەکەی لە حافیزەکەی نەداوە کوژەکەیەکی شین ئەوەی کە بە بنی مناڵیا دەکەن ئەمەی بە تەلەفیزۆنەکەیدا کردەوە بە حافیزەی زانیوە کە کارەبا نەیسووتێنێ برا تۆ ئیسلام ناشیرین دەکەی ئەمە کەی حافیزەیە جا یابان بۆ گۆی بزانیا چۆندا لە باری ئەلکترۆنی تا خۆی ماندوو دەکرد نابێ ئیسلام ناشیرین کەی ئەبێ ئامێرەکە بەکاربێن ئێمە کەی حافیزەیە ئەی هاوار کابرا ئەهلی مزگەوتیشە دین ناشرین دەبێ بەوە بێ ئێمە ئەم قورئان و حەدیسە کە بۆ جەنابتان دەخوێنتەوە پا پڕ لە عیلم و زانیاریە وەڵا بۆ ئێمە پێشی سین و یابان و ئەمریکامان بدایەوە بەس بێ ئاگایی لەم قورئانە وای کردووە کە بەداخەوە ڕۆژ بە ڕۆژ دوا دەکەوین ئەمجا ئێمە کە بیسمیلامان کرد ئاگامان لەوە بێ دوکانداری بەڕێز کە بسم اللەیت کرد لە کاتی کردنەوەی دوکان و قفڵەکەدا ئەبێت تۆ فەرقت هەبێت لەگەڵ خەڵکا کە تەرازوەکەت دانا و شتت بۆ خەڵک کێشا کە شتت بە خەڵک فرۆش وەی بسم اللە الرحمن الرحیم لە بژاردنی پارەکەدا تخوا ئاگا لێبی ئیسلام ناشرین نەکەی ئەبێت تۆ زۆر فەرقت هەبێت لەگەڵ خەڵکا ئەبێ وا نەکەین دوای مشتەرەکە وابزانە دەستت بڕیوە چونکە مشکلەی وڵاتی ئێمە ئەوەیە خەڵک لە ئێمەوە ئیسلام دەناسێ نەک لە خودی ئیسلامەوە منی مامۆستای ئاینی بە ناشیرنی بینی ئیسلامی لەبەر چاو ناشیرین دەبێ تۆی دوکاندار کەڵی بسم الله الرحمن الرحیم دوای سەیەکی دەستت بڕیوە کەمت بۆ کێشاوە خراپ و گەندەت بۆ تێکردووە ئەگەر بسم الله کە نەکەی ڕەنبێ باشتر بێ چونکە لەسەر ئیسلام حسابی لەو کاتەدا ئەبێ فەرقت هەبێ دڵخۆشیشین خەڵکی هەمووی خراپ نین ئەم نمونەیە لەم کوردستانە ڕووی داوە لەم مەسافەی پێشوودا پیاوێکی زۆر ڕاستگۆ هەلی ئەم مزگەوتەیە بۆی گێڕامەوە لە دەڤەری ڕانیە و کابراکەش وابزانم شەخسیەن دەناسم دێیەکەش کە لێ ڕووداوە ئەمە هەر هی ئەم یەک دوو مانگەیە ڕووداوێکی کۆن نییە هی زەمەنی قەدیمیش نییە و باسی عەرەب و تورکیش نییە ئەم کوردستانە پڕ بەرەکەتەی خۆمانە بەرهەمی مزگەوت ئەمەشی هەیە خەڵکینە لەخوا بە زیاد بێ پیاوێک گامێش هەیە گامێش وەکو مانگا وای پێڵن گامێش ماسی چەورترە و زۆرترە و لە هاوینان دەچێتە حەوزە ئاوە لەو دەڤەری ڕانێ و بیتوێنە زۆر هەیە کابرایەک ئیشی جامبازی دەکا بەڵام ئەم لە جیاتی خەڵک دەست دەستی خەڵک ببڕێ ئاوا پیاوێکی ساڵحە گا گامێشێکی شیردەر دەکڕێ زۆر جوان و ڕێک و پێک بەڵام فریا ناکەوێ بیبا بۆ مەیدانی ڕانیە سەر لە ئێوارە دەبێ ئەچێتە ماڵی دۆستێکی لەو دەیانی دەوری ڕانی دەیەکەش ئەزانم ناوهێنانی باش نییە ئەیباتە ماڵی ئەو دۆستەی کە زۆر برادێکی گیانی بە گیانی و هەردووشیان مسلمانی بە حەق دەبن لەبەر خاتی خوایەکیان خۆش دەوێ ئەڵێ فڵان کەس ئیشێکم بۆ هاتوتە پێش تەلەفۆنێکیان بۆ کردوم ئەم گامێشە بە ئەم شەو لە ماڵی ئێوە بێ ئەوانش خۆیان گامێشیان ڕاگرتووە بۆ ماس فرۆش نوشتیوە با لەگەڵ گامێشەکانی خۆتان بێ بەیانی دێمە وانێ بەتەمان بیبم لە ڕانێ لە مەدانا بیفرۆشم ئەڵێ بای چەندە ئەڵێ وەڵام ملیۆنێک و هەشتا هەزارم پێداوە کورە سی چل هەزارێ خێر بکە خوانەی بڕێ بەیانی دیفرۆشم ئەڵێ زۆر زۆر چاکە و ماڵی خۆتە و شوێنمان هەیە ئەی کاتە ژوورەوە کابرا دەڕوا و ئێوارە دوات خوا شیرەکەشی بدۆشم باگوانەکانی ئەو شیری تیان نەمێنێتەوە شیری زۆر تایە کابانی ماڵەکە کە دەیدۆشێ زۆر دڵی ئەچێتە سەر گامێشەکە چونکە ئەوەی کە ماڵات بەخێوکەرە دایمە حەزی لە شتی باشە بە هاوسەرەکەی دەڵێ بە مێردەکەی ئەڵێ هیچ پارەشمان نییە تخوا بۆ ئەم گامێشە هەو هەر دەیفرۆشێ بی با بۆ مەدان ئێمە چەندی قازانج داواکە دەیدەینە با بۆ خۆمان بێ ئێوارە ماشەڵڵا چ شیرێکی جوانی تێدا بووە چەند جوانە لە گۆشتا ساف و لوس و ڕەونەقدارە هەڵە بەرە وەڵا لە خوابەزێ بە پارەمان هەیە هەر لەوێ سندوقی پارە دەردێنێ و ملیۆنێک و هەشتسەد هەزار بای ئەوەندە بووە ئەی ژمێرێ ئەڵە سی هەزاریشی خێر بۆ دادەنێم ئەمەش سی هەزارەکە لاسیکی پارەی لێدا و دایدەنێ ناوی خۆی لێ دێن و لە نێتی دڵی خۆیان ئەڵێ تەلەفۆنێکی بۆ ناکرێت جا تەلەفۆنی بۆ چیە بوو بە ماڵی خۆمان خۆ بۆ فرۆشتن نێتی کرێی سارە و توێتاکەشی لە کۆڵ دەبێتەوە بیا بۆ مەیدان لە جیاتی چل هەزار ئێمە سی دەین ئەویش زۆر مەمنون دەبێت ئەخەون و بەیانی هەڵدەستن ئافرەت دەڕوا بۆ لایان سەی دەکات لرخە لرخی ئەم گامێشەی کە بە ئەمانەت بەلایواندان دەراوە ئەمان کڕیویانە بە حاڵ ڕوحێکی تێدا ماوە خێرا زەناوێکی دەراوسێ بانگ دەکەن و چەقۆ بەگەردنیادێن و هەرەوەی فریای چەقۆ کەوتووە ئەڵێ نەوەک خوانەخواستە میوانێک بینە قەسابخانە و قەسابێکیش پێی ماڵوێران نەبێ ئەی بەخشینەوە جاشێ گۆشتەکەی خوارد بزان سەی دەکەن گۆشتێکی تەڕ و تازە هیچ عیبێکی نییە ئەی کا بە خێر کابرا دەوری سعاد یانزەیە و یەک دوو قەسابەکە لەوێ ماون و گۆشت سەرنراوە و کابراش دێتڵە بەخوا چاکاتی وەرە سەر سفرە قاپێ گۆشت لە گۆشتی گامێشەکەی خۆت بخۆ کابرای خاوەن وا ئەزانێ ئەمە بە گاڵتە و سوعبەتیان ڕێ دەی قەیچەکە خوا نەیبڕێ دادەنیشن دەڵێ بابە وەڵڵا ئی خۆتە هی گامێشەکەی خۆتە کە ئێوارە هێنات هەر وا ئەزانێ گاڵتەیە ئەڵێ جا قەیچەکە دەرد و بەڵای بردبێ ئەڵێ باوەڕت بێ هی خۆتە وەرە سەیری کە بەخوا ئەم بەیانە خوا ڕەحمی کرد خێزانم کە نوێژی بەیانی زوو کرد و چوو سەیری کرد ئەینا فرێ چە خۆش نەدەکەوت وەڵڵا سەرمان بڕی کرمان بەخێر ئەڵێ حەزا حەزا حەمد و سەنا بۆ خوا دەرد و بەڵای هەموو لایەکی بردبێ خوا دەکا بە دەزڕاگەشت و مسڵمانە لێی دەخوا وازان پارەکە مەمواتۆ دەژیفانەوە هەر گوێشی مەدەنێ خوا حافیزی ئەکا دەیوێ بڕۆ ئەڵێ با بچینە ئەو ژوورە ئیشێکم پێتە ئەڵێ چییە ئەڵێ تۆ وەرە ئەچن و ئەڵێ ئەم پارەیە بگرە ئەمە ملیۆنێک و هەشت سەد هەزار و سی هەزاری قازانجیشە ئەڵێ باسی چییەکەی ئەڵێ پارەی گامێشەکەیە پارەی گامێشەکەی باوەڕکە بە من شەوێ لەگەڵ خێزانمان نێتی تەواومان لێ هێنا بوو بە مڵکی خۆمان بەو خوایە بە مڵکی خۆمانم زانیوە لە مڵکایەتی منە ئاوای لێ هاتۆ لەدەست چووە پەیوەندی بە تۆوە نەماوە ئەڵە باوەڕکە شتی وا نابێت نە معامەلە لەگەڵ کردوم نە یەکترمان دوای ئەوە بینیوە نە دەستمان خسۆتە دەستی یەکەوە ئەڵێ خوا ئاگای لە نێتی ناو دڵی من هەیە بەخوا خوا بۆ خۆی ئاگای لێتی من ئەم مانگای ئەم شۆبەی خۆم زانی و ئەم گامێشە قەسەم بەخوا ئەو زەرەدە بێ لە ماڵی منابێ و نابێ لە پارەی تۆدا بێ پارەکە جیا کراوەتەوە ئەم پارەی هی تۆیە لە شەوە مڵکی تۆیە خۆ کە تۆ ئاگای لێنێ ئەی خوا من ناوی خوام لێ ناوتم بسم الله ئەفرەدەوە بوو بە مڵکی خۆمان ئەوە بسم الله کردنە هەرچی کابرا هەوڵی لەگەڵ ئادەڵە باوەڕکە نابێ ئەڵە زۆر چاکە کە وەندە ئینکار بی کاک دڵت قبول ناکە ئەیکەین بە نیوەی نیوەی من و نیوەی تۆ ئەو ملیۆن و هەشتا هەزارە ئەکەین بە دوو کەتەوە ئەڵێ باوەڕکە یەک دیناری تەبعی لەلا نادەی پارەی خۆتە کاکە گیان ئەمە مڵکی منە من نێتم لێ هێنابوو خۆ خوا ئاگای لە ناو نێتی دڵی من هەیە ئەڵێم هەرچی قبوڵ دەکا ئەڵێ ئەوە شتی هەزاری خێرەکە ئەڵێ خێری چە باوەڕکە ئەڵێ خێرەکەش دەگری بە زۆر تەکلیفات تا سی هەزارەکەی بەسەراداتەوە هەر مایەکەی خۆی لێوەرگرێتەوە ئەمە خەڵکێکە لەم یەک دوو مانگەدا لەم کوردستانەی و لەو دەڤەگەڕانیە ڕووی داوە ئەمە بسم الله الرحمن الرحیم ئێمە کە بسم اللهمان کرد ئەهلی مزگەوت بین ئەبێ بەکردەوە بیسەلمێنین کە بڕوامان ئاوا بە چاودێری خوا هەیە برای مۆزەفم کە چوویە سەر مێزەکە بیسم اللە بکە و قەڵەمەکە هەڵگرە کە سەعید کرد تەلەبەی خۆشەویست و خوێندکار یازی بیسم اللە بکە بەڵام ئاوا بە قورئانی بیسم اللە بکە ئاوا لە ناخی دڵ و دەروونتەوە بیسم اللە بکە ان شاء الله بەرەکەتی بیسم اللە مان بەسەرا دەڕژێ خوای گەورە ڕەحممان پێ بکەی بە ڕەحمی خۆت یا ڕەبی خوا بە ناوی تۆ دەست بە هەموو کارێک دەکەین و بەرەکەت بخەیە کارەکانمانەوە خوایە بە ڕەحمانیت و ڕەحیمی خۆت ڕەحممان پێ بکەی بەرەکەتی ئەو ئاسمانە کە دەبارەی بەسەرمانە بۆمان زیاد کەی بەرەکەتی ئەو ئەرزەمان بۆ زیاد کەی بۆمان بڕوێ خوای پەروەردگار خوێندکارەکانمان لە خوێندندا سەرکەوتوو کەی علم لەم وڵاتەدا پەرە پێ بدرێ خوای پەروەردگار هەموو ئەو نەخۆشانەی کە لەم ڕۆژی مبارەکی جمعەدا پەنایان بۆ قاپی ڕەحمەتی تۆ هێنا و دوعای خێریان لە موسڵمانانە داوا کرد لەبەر خاتی ئەو دەستە بە دەست نوێژانە کە هەر خۆت دەزانی کێ چاکە خوا لەبەر چاکان و پاکان شیفای ئەو نەخۆشانە بنێری یا ڕەبی خوا داوا لێ دەکەم موسڵمانانێک هەن گرفتارن بە مصیبەتی گەورە پەنایان بۆ ماڵی تۆ هێنا یا ارحم الراحمین مصیبەتیان بۆ ئاسان کەی خوا پەنایان بدەی خوای پەروەردگار کارەکانیان بۆ ڕایی کەی یاڕەبی خوایە ئەوەی ماڵ و منداڵی ساڵحە لێشیان نەکەی و بۆیان زیاد کەی و بەرەکەتیان بەسەرا بارێنی ئەو ژن و مێردانەی ناکۆکن ئیسلاح بخەیە بەینیانەوە ئەو ئەولادانەی ناساڵحن بۆ دایک و باوکەکانیان ئازارن خوایە بە ڕەحمی خۆت بۆیان ساڵح کەی ئەوەی ئەولادی نییە خوای ئەولادی ساڵحی پێ بەخشی یاڕەبی خوای ئەو کەر بەدەست و مەسئولانەی کەوا بەزەییان بە میللەت دارێتەوە دڵسۆزانە کار دەکەن لەم وڵاتەدا ڕەحمیان پێ بکەی دەست بە باڵیانەوە بگری ئەوەی چاکن چاکترمان کەی هەموو لایەکمان عاقبەتمان خێر کەی ئەوەی خراپە لارە ملە کار نەکەرە خوایە تۆ ئەرحەم الراحمینی بە ڕەحمی خۆت و بەهادی خۆت هیدایەتی بدەی خوایە هەموو لایەکمان هیدایەت و عاقبەت خێر کەی ئامین آمين والحمد لله رب العالمين الحمد لله الذي من علينا بصحة الاعتقاد وطهر قلوبنا من أدران الشرك والوثنية والإلحاد وأنقذنا من دركات الجاهلية والشر والفساد أحمده تعالى وأشكره وأتوب إليه وأستغفره جل عن الأنداد وتنزه عن الصاحبة والأولاد وتعالى عن مشابهة العباد أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له شهادة من علم معناها وعمل بمقتضاها وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبد الله ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أوصيكم عباد الله